سڤیدری گایلۆف بەدەم کەمێک سەر لارکردنەوە وەک لەگەڵ خۆیدا بدوێت بە ڕاستکۆڵنییکۆفی وت باشە ئاسایی چیت پێڵێن پێ دەڵێن تۆ نەخۆشیت بۆیە ئەوەی کەی بینیت بوونی ڕاستەقینەی نییە و تەنیا خەونە وەلێ ئەمەیش بە تەواوی لۆژیک نییە. من ئەوە سەلمێنم کە خەونەکان تەنیا لە نەخۆشدا دەرەکەون، بەڵام ئەمە تەنیا ئەوە سەلمێنێ کە بێجگە لە نەخۆش کەسی تر خەون نابینێ، نەک بەو مانای کە خەون هەر بوونی نییە. ڕاسکۆڵنیکۆف بە تووڕەیەوە جەختی کرد وتی بێگومان هەر بوونی نییە. سفیدری گایلۆف تەماشای کرد و لەسەر خۆوتی بوونی نییە نا؟ تۆ بیرەکەیتەوە باشە. چۆنە ئێمە وا بیر بکەینەوە تۆیش هاوکاریم بکە کە خەون بریتە لەو پارچە و کەرتانەی هی دنیایەکی ترن سەتای ئەو دنیاە بێگومان مرۆڤی تەندروست پێویستی بەبینینی نییە چونکە مرۆڤی تەندروست کەسێکە بەم ژیانەوە بەسراوەتەوە بۆیە هەوڵیەوەدا کە سیستەمێکی ڕێک و پێک بەرکەماڵ بێ بەڵام هەر ئەوەندەی کەمێک نەخۆش بکەوێت و سیستەمە سروشتیە خاکەکەی تۆزێک لاسەنگ بێ ڕاز وای بۆچێ کە دنیایەکی تر هەیە و چەندە لێرە زیاتر نەخۆش بێ پەیوەندی لەگەڵ دنیاکەی دیدا کۆکترە بێ بە شێوەیە کاتێ مرۆڤ ئەمرێ ڕازەڕواتە دنیاکەی ترەوە ئەگەر بڕوات بە ژیانێکی تر هەیە ئەبێت بڕوات بەم چەند و چونەی شەبێ ڕاستکۆڵنییکۆڤوتی من بڕوام بە ژیانی دوای مەرگ نییە سڤیدریگایلۆڤ کە بیری پەرت ببوو لە پرێکدا وتی بەڕاست ئەی ئەگەر لەو دنیا تەنها جاڵ جاڵەوە کۆشتی لەو بابەتە هەبن چۆن ڕاستکەڵنکۆف بیری کردەوە شێتە سفیدریگایلۆڤتی بەڕای من نەمری بەردەوام چەمکێکی نادیاری هەیە کە مەوداکەی زۆر فراوانە آخر بۆ ئەبێت فراوان بێ ئێستا تۆاوی بیر لێ بکەرەوە کە لە باتی هەموو ئەم خەیاڵانە، نەمری بریتی بێ لە ژوورێک، وەک گەرماوی لادێ دووکەڵاوی بێت و گۆشە و کەناری بە جاڵجاڵۆکە تەنرا بێت و هەموو نەمری بریتی بێ لەمە. ئەزانیت من هەندێ جار وایەبینم؟ ڕاسکۆڵنیکۆف بە بێزاریەوە هاواری کرد و وتی، بەڕاست تۆ هیچ وێنایەکی ئاسوودە بەخشتر و دادوەرانەترت لا نییە بێجگە لەم کارەساتانە؟ سفیدریگایلۆف بە زەردەخەنەیەکی کاڵە وتی، دادوەرانەتر چت ئەزانێ ڕەنگە ئەمە زۆر داد پەروەری تێدا بێ ئەزانیت ئەگەر بەدەستی من وایە حتممەن وام لێ کرد لەم وەڵامە درێژەوە لە پرێکدا سەرمایەکی نادیار کەوتە جستەی ڕاستکۆڵنییکۆفەوە سفیدری گایلۆف سەری بەرز کردەوە زۆر بە وردی لێ ڕامە لە ناکاوێکدا دایە قاقای پێکەنین و هاواری کردوتی نا تۆ بزانە نیو سعات لەمە بەر هێشتا یەکترمان نەدی بوو خۆمان بە دژمنی یەکترەزانی هێشتا کارێک لە نێوانماندا یەکلایی نەکرابووە کەچی وازمان لێ هێنا و کەوتی نە دنیایەکی ترەوە باشە کەواتە من هەڵە نەبووم کەوتم ئێمە هەردووکمان میوەی باخێکین ڕاسکۆلنیکۆف بە تووڕەیی وتی، کەواتە تکایە مەبەستەکەتم زوو پێ بڵێ. هۆی ئەوەیش کە تەشریفتان هێناوەتە لام و من پەلەمە، ئەمەوێت بڕۆم. سفیدریگایلۆڤ وتی، ببوورە، حەزەکەم پێم بڵێیت ئایا ئاڤدوتیا ڕۆمانۆڤنای خوشکت ئەبێت بە ژنی جەنابی لۆژین پیترۆڤیچ؟ ڕاستکۆلنیکۆڤ وتی، ئەشێت ئەو پرسیارانەی پەیوەندییان بە خوشکمەوە هەیە وازیان لێ بهێنیت و ناوی خوشکم نەهێنیت. من تێناگەم تۆ چۆن ئەوێریت لە بەردەمی مندا ناوی ئەو ببەی ئەگەر تۆ بەڕاستی سفیدری گایلۆڤیت سفیدری گایلۆڤتی آخر من تەنیا بۆەوە هاتووم لەبارەی ئەوە قسە بکەم چۆن ئەتوانم ناوی نەهێنم ڕاستکۆنیکۆڤتی زۆر باشە فەرمو بەڵام زۆر زوو سفیدری گایلۆڤتی من دڵنیام دەربارەی ئەو لۆژینە بەڕێزە کە لە ژنەکەمەوە خزمایەتیمان هەیە ئەگەر تا ئێستا ئەیبینیت یان هەندێ شتی وردت لەبارەیەوە بیستبێ تۆ ڕاوسەرنجی خۆت گەڵاڵە کردووە ئەو شیاوی ئەوە نیە ببێتە مێردی ئاڤدوتیا ڕۆمانۆڤنا ئەزانم ئاڤدوتیا ڕۆمانۆڤنا لەم مەسەلێدا جوامێرانە خۆی ئەکاتە قوربانی خێزانەکەی وە گەنجام ئەو شتانەی کە لەلایەنی تۆ بیستومە پێم وایە تۆیش لای خۆتەوە پێت خۆش نییە ئەو هاوسەرێتیم سەر بگرێ بێ ئەوەی زیانێکی لێ بکێتەوە ئێستا کە بە تایبەتی و لە نزیکەوە تۆم ناسی بە تەواوی بڕوام بەمە هەیە ڕاستکۆنیکۆڤتی هەموو ئەم باسە بەڵگەی سادەی تۆیە ببوورە ویستم بڵێم بەڵگەی بێشەرمی تۆیە سفیدری گالۆ وتی واتە مەبەست دەوەی بڵێت کە من بۆ بەرژەوەندی خۆم ئەماکەم مەترسە ڕادیۆن ڕۆمانۆڤچ ئەگەر بۆ بەرژەوەندیی خۆم ئەمەم بکردایە، ئەمەندە بە ڕاشکاوی قسەم ناکرد. وا مەزانە من ئەوەندە گەوج نیم. با شتێکی سایکۆلۆژیی سەیرت لەم لایەنەوە بۆ ڕوون بکەمەوە. هەروا ماوەیەک لەمەوبەر ئەو کاتەی ئەمویست پاکانە بۆ ئەو خۆشەویستییە بکەم کە بۆ ئاڤدوتیا ڕۆمانۆڤنا هەمبوو، بە خۆم وت منیش قوربانیم. باشە، ئێستا وەبزانە کە من هیچ هەستێکی خۆشەویستیم بۆی نەماوە، هیچ جۆرە خۆشەویستییەک، تەنانەت سەرم لە خۆم سوڕەمێنێ ئاخر من جاران ئەو هەستەم هەبوو ڕاستکۆنییکۆف قسەکەی پێبڕیوتی هۆیەکەی تەمەڵی و گەندەڵی خۆت بوو سفیدری گالۆ وتی ڕازەکەی من مرۆڤێکی تەمەڵ و گەندەڵم بەڵام خوشکت ئەمەندە ئاکاری جوانی هەبوو کە تەنانەت من نەمەتوانی نەکەومە ژێرکاری گەریەوە وەێ هەموو ئەمانە وەک خۆم هەستم پێکرد بێجگەل لە هەرزەگۆی هیچی تر نەبوو ڕاسکۆلنیکۆڤ وتی دەمێکە لەمە گەیشتویت سفیدری گایلۆڤ وتی ماوەیەکی کەمە هەستم پێکردووە بەڵام لە سێ ڕۆژ لەمە بەرەو ینی تا ڕادەیەک لەو ڕۆژەوە کە هاتوومەتە پترسبۆرگ بە تەواوی دڵنیا بووم ئەبێ دەوەیش بڵێم کە لە مۆسکۆ هێشتا لەسەر ئەو ڕایە بووم کە سەفەرکردنەکەم بۆ ئێرە تەنیا بۆ خوازبێنیکردنی ئافدوتیا ڕۆمانۆڤنا و ڕکابەتیکردنی جەنابی لۆژینە. ڕاسکۆنیکۆڤ وتی، ببورە قسەکەت پێ بڕم، تکایە ئەگەر ئەتوانیت وتەکەت کورت بکەرە و بچۆرە ناو کرۆکی ئەو مەسەلەیەوە کە بۆی هاتوویتەتە ئێرە، من پەلەمە و ئەبێت لە ماڵ بڕۆمە دەرێ. سفیدریگایلۆڤ وتی بە خۆشحاڵییەوە، هەر کە گەشتمە ئێرە و بڕیارم دا سەفەرێکی کورت بکەم ویستم پێشەکی چەند شتێکی پێویست بە ئەنجام بگەێنم. مناڵەکانی خۆم نارد بۆ لای پوریان. ئەوان دەوڵەمەندن و پێویستیان بە من نییە، بێجگە لەو من چ باوکێکم بۆ ئەوان؟ بۆ خۆم تەنیا هەندێک شتم هەڵکرد کە پار مارفا پیتۆڤنا پێی بەخشی بووم من ئەوم بەسە بمبوورە ئێستا دێمە سەر مەسەلەکە پێش سەفەرەکەم کاشێت هەر ڕووبدا ئەمێت کارەکەم لەگەڵ جەنابی لۆژینیشدا تەواو بکەم وامەزانە من ڕقم لێتی و حەز ببینینی ناکەم بەڵام ئەو هۆکاری شەڕی نێوان من و مارفا پیتۆڤ نابوو واتە کاتێک کە زانیم ئەو بەتەمای ئەم زەماوەندەیە ئێستا ئەمێت چاوم باف دوتیا ڕۆمانۆڤ نابکەوێت بە یارمەتی تۆ و ڕەنگە بە ئامادەبوونی جەنابیشتان بۆی تێی بگەێنم کە یەکەم هیچ سوودەیەک لە جەنابی لۆژین نبینێت و بێگومانم زیانی زۆری پێگا دووەم داوای لێبوردنی لێ بکەم بەرامبەر بەو پێشاتە ناخۆشانی کە من هۆکاریان بووم و ڕێگان بداتێ دههزار ڕۆبلیان پێشکەش بکەم بۆ ئەوی بتوانێت بە ئاسانی پەیوەندی خۆی لە جەنابی لۆژین ببڕێ لەو باوەڕیشدام ئەگەر ئەو دەرفەتە فەراهم بێنێ سفیدریگایلۆڤ وتی، من ئەمزانی تۆ ئەکەویتە هاوار هاوار. یەکەم، هەرچەندە من دەوڵەمەند نیم، بەڵام ئەم دە هەزار ڕۆبڵە ئەو کاریگەریی لەسەر خەرجی من نییە، یەعنی هیچ پێویستییەکم پێی نییە. خۆ ئەگەر ئاڤدوتیا ڕۆمانۆڤنا لێم وەرنەگرێ بێگومانم ئەو پارەیە لە شتی بێبایەخ و گەوجانەی تردا خەرج ئەکەم. ئەمە یەک. دووەم، ویژدانم گەلێک ئاسوودەیە. من بێ هیچ حسابێک ئەم پێشنیازە ئەکەم. ئیتر باوەڕەکەیت یان ناکەیت کەیفی خۆتە. دوایی تۆیش و ئاڤد و تیارۆمانۆڤنایش پەی بەم ڕاستیە بەن هەموو مەسلەکە لەوەدایە کە من بەڕاستی بووم بەهۆی ناخۆشی و دەردەسەری خوشکی بەڕێزت لەبەر ئەوە بەڕاستی هەست بە پەشیمانیەکەم لە ناخی دڵمەوە ئەخوازم نەک لە تۆڵەی گوناهەکەم یان لە بری ئەو دەردی سەریانە بەڵکو و تەنیا و تەنیا بۆ ئەوی کارێکی بە کەڵکیان بۆ ئەنجام بدەم چونکە من لە خۆمدا مرۆڤێکی بەد و شەڕخواز نیم ئەگەر لە پێشنیازەکەمدا تەنانەت لە ملیۆنێکدا یەک حساب هەبوایە ئەو کاتە پێشنیازی دە هەزار ڕۆبڵم ناکرد لە کاتێکدا کە هەر پێنج هەفتە لەمەوبەر پێشنیازی پارەی لەوە زیاترم بۆ کردبوو ئەمەیش بەرجە لەوانەیە بەم زوانە لەگەڵ کچێکدا زەماون کەم بۆیە ئەبێت هیچ جۆرە بەدگومانیەک لەبارەی نیەت خراپی من بەرامبەر ئاڤدوتیا ڕۆمانۆڤنا لە ئارادا نەبێت لە کۆتایدا ئەبێ بڵێم کە ئەگەر ئاڤدوتیا ڕۆمانۆڤ ناشوو بە جەنابی لۆژین بکا ئەو بڕە پارەی هەر پێ ئەدرێ بەڵام لە یەکێکی ترەوە تووڕە مەبە ڕادیۆن ڕۆمانۆڤیچ بە هێورێ و لە سەرخۆیەوە داوەری بکە خودی سفیدری گایلۆڤ زۆر لە سەرخۆ بەو پەڕی ئارامی و ئەم قسانەی کرد ڕاستکۆلنییکۆڤوتی تکات لێکم کۆتایی پێبێنە چونکە بە هەر حاڵ وتەکانت هێند بێ ئابڕوانەیە جێگای پۆزشی تیانابێتەوە سفیدریگایلۆڤ وتی، هەرگیز بەپێی قسەی تۆ لەم دنیادا مرۆڤ بەرامبەر بە مرۆڤی دی تەنیا توانای ستەمکردنی هەیە واتە بەپێی ئەوەی باوە مرۆڤ حەقی ئەوەی نییە کەمێک چاکە لەگەڵ کەسی تردا بکە بەڵام ئەمە گەوجایەتیە ئاخر ئەگەر بۆ نمونە من بمردمایە و ڕاسپێری ئەوەیشم بکردایە کە ئەو پارەیە بە خوشکت بدەن ئەو کاتەیش هەر نکۆڵی لە وەرگرتنیەکەت ڕاستکۆنیکۆڤتی زۆر ڕێتیاچێت لەم حاڵەتەدا رادیۆن ڕۆمانۆڤچ ناچارم خۆم چاوم پێ بکەوێ ئەگەرچی پێی ناخۆشە ڕاستکۆنی کۆڤوتی ئەگەر من قسەکانتی پێ بگەێنم تۆ ئیدی هەوڵی بینینی نادەیت سفیدری گایلۆڤتی بەڕاستی نازانم چیت پێ بڵێم زۆر حەزەکەم هیچ نەبێت تەنیا جارێک بیبینم ڕاستکۆلنیکۆ وتی بەتەما مەبە سفیدری گالۆ وتی بەداخەوە بەڵام تۆ من ناناسی ڕەنگە بۆ لەمە و دو زیاتر پەیوەندی بگرین ڕاستکۆلنیکۆ وتی تۆ لەو بڕایدا کێمە زیاتر لە یەکدین نزیک ببینەوە سفیدری گایلۆف زەردەخەنێکی هاتێ هەستا و کڵاوەکەی هەڵگرت وتی بۆنە بەڕاست وانە زانیت کە زۆر حەزم لە بێزارکردنت بووبێ بەڵکو ئەو کاتەی بۆ ئێرە ئەهاتم هەر زۆر گەشبین نەبووم، هەرچەندە سیمای ئەم بەیانی تۆم منی سەرسام کردبوو. ڕاسکۆڵنیکۆف بە بێزارییەوە وتی. ئەم بەیانە تۆ منت لە کوێ دیوە؟ سڤیدریگایلۆڤ وتی هەر بە ڕێکەوت، من وای بۆ چم لە تۆدا شتێک هەیە کە لە منەوە زۆر نزیکە، گوێمە دەرێت، لەوانە نیم بێتاقەتتان بکەم. من لەگەڵ فڕوفێڵاوییەکاندا هەڵم کردووە. شازادە زڤیر بارم بێزار نەکردەوە کە خزمێکی دوورمە و یەکێکە لە خانەدانەکان. ڕاسکۆلنیکۆڤ وتی، زۆر چاکە، مۆڵەت هەیە پرسیارێکت لێ بکەم، ئایا بەم زووانە سەفەرەکەی؟ سفیدریگالۆڤ وتی، سەفەری چی؟ ڕاسکۆلنیکۆڤ وتی، ئەو سەفەرە کورتەی کە خۆت باست کرد. سفیدریگالۆڤ وتی، سەفەری کورت؟ ئا، بەڵێ، بەڕاست من وتم سەفەرێکی کورتەکەم، باشە، ئەمە مەسەلێکی دوور و درێژە، وەلێ ئەگەر بتزانیایە چ پرسیارێکم لێ ئەکەیت؟ سڤیدریگایلۆڤ دوارستەی بە دەنگی بەرز وت و کورتە کەنینێکی بۆ کرد وتی ڕەنگە من لە باتی ئەو سەفرە کورتە ژن بێنم سەرقاڵی خوازبێنی کردنن بۆم ڕاستکۆنیکۆڤتی لێرە سفیدری گایلۆڤتی بەڵێ ڕاستکۆنیکۆڤتی کەی ئەو دەرفەتت دەستخست سفیدریگایلۆڤ وتی وەلێ زۆر حەزەکەم جارێک ئاڤدوتیا ڕۆمانۆڤنا ببینم بەڕاستی داوات لێکەم دەی بە هیوای دیدار ئاخ بەڕاست خەریک بوو لەبیرم چێ بە خوشکت بڵێ لە وەسیاتنامەکەی مارفا پیترۆڤنادا سێ هەزار ڕۆبڵ بەناوی ئەوەوە دانراوە ئەمە تەواو ڕاستە مارفا پیترۆڤنا هەفتەیەک لە پێش مردنیا و بە ئامادەیی خۆم ئەم کارەی کرد دوای دوو یان سێ هەفتە ئاڤدوتیا ڕۆمانۆڤنا توانێ پارەکە وەربگرێ سەعات لە دەوری هەشتا بوو کە هەردووکیان بەرەو تەلاری باکالایڤ بە پەلە ڕۆشتن بۆی پێش لۆژین بگەنەوێ هەرەوەندەی گەیشتە شەقامەکە ڕاز و میخین پرسی دەی ئەوە چێ بوو ڕاستکۆنییکۆڤوتی ئەوە سفیدری گایلۆڤ بوو ئەو مڵکداری لە ماڵەکەیدا سوکایەتی بە خوشکم کرابوو کاتێک وەک پەرستارێک لای کاریە کرد خوشکم کە زانیبووی ئارەزوویی لە دەور و خولدانێتی لای نەما مارفا پترۆڤنای ژنی خوشکمی لە ماڵەکەی دەرکرد ئەو ژنی لە دواییدا پۆزشی بۆ دنیا هێنایە و لە پڕێکیشدا پێش ماوەیەکی کورد مرد قسەکانمان لەبارەی ئەوە بوو نازانم بۆ من لەم زەلاما ترسم هەردوای بە خاک سپاردنی ژنەکەی بە پەلا گەیشتۆتە ئێرە پیاوێکی یەکجار سەیرە و نیازێکی هەیە لەوە چێ شتێکی لە ژێر سەردابێ ئەبێ داگامان لە دنیا بێ حەیف وەلێ خۆمی دۆزمەوە دوای کەمێک بێدەنگی ڕاستکۆڵنییکۆف پرسی تۆ ئەوت بینی ڕاز و میخینوتی بەڵێ بینیم باش سەرنجیمدا ڕاستکۆڵنییکۆف جەختی کردوتی بەڕاستی بینیت باش بینیت ڕاز و میخێنوتی چاک بەڵێ چاکم لە بیرماوە لە بینی هزار کەسیشدا بێ ئیناسمەوە لە ناسینەوەی خەڵکە زەینم زۆر باشە دیسانەوە بێدەنگ بوونەوە ڕاسکۆڵنیکۆف ورتە ورتێکی کردەوە وتی سەیرە ئەزانیت وای بۆچم هەموویم لە بەرچاوە ڕەنگە ئەمە لە خەیاڵی زیاتر هیچی تر نەبێت ڕازۆمی خێنوتی تۆڵی چی من بە باشی لە مەبەستەکە تێناگەم ڕاستکۆلنییکۆف دەمی بە زەردەخەنەیەک لار کردەوە بەردەوام بووتی ئێوە هەمووتان من بە شێتەزانن منیش لە کەمێک لەمەوبەرەوە هەستم بەوە کردووە کە بەڕاستی شێتم چونکە ئەوەی بینیم تەنیا تارماییەک بوو ڕازۆ میخێنوتی ئەڵێ چی؟ ڕاستکۆڵی کۆڤتی چێ چوزانێ بەڕاستێ شێت من شێت بوو هەرچی ئەم شتانی لەم ڕۆژانەدا ڕویاندا ڕەنگە هەر خەیاڵ بوو بێ ڕازۆمی خێنوتی ئا ڕودیا دیسانە و ناڕەحەتیان کردیتەوە ئاخر چیە وت بۆچی هاتبوو ڕاستکۆڵنییکۆ وەڵامی نەدایەوە ڕاز و میخین کەمێک بیری کردەوتی باشە کەوایە گوێ لە ڕاپۆرتەکەم بگرە هاتم بۆ لات نووسست بوویت پاشان نانی نیوەڕۆم خوارد و چوون بۆ لای پۆرفیری هێشتا زامی توف لەوێ بوو ویستم دەست پێ بکەم بەڵام نەکرا هیچ نەمەتوانی باش بدوێم ئەوان هێن حاڵینین و تێناگەن بەڵام بەسەر خۆیان دانئەهێنا. ئەوسا پۆرفیریم بردە پاڵ پەنجەرەکەوە، کەچی نازانم بۆک پێویست دەرنەچوو، تەماشای سوچێکی کرد. منیش بۆ گۆشەیەکی ترم ڕوانی. سەرەنجام مشتێکم لە قەپۆزی نزی خستەوە و پێموت، وەک خزمێک لە هەقی دێم. ئینجا تفێکم ڕۆکرد و چوومە دەرێ. کارێکی گەلۆرانە بوو. قسەیەکم لەگەڵ زامیتوفدا نەکرد. ئەزانیت وامەزانی کارەکەم تێکداوە وەلێ و کاتەی لە پلیکانەکان ئەهاتمە خوارێ بیرۆکەیەکم تێگەڕا من و تۆ بۆ سەری خۆمان دێشێنین ئەگەر مەترسیەک یان شتێکی لەو بابەتە ڕوبەڕووی تۆ ببایەتەوە هەڵبەت قسەیەکی تر بوو بەڵام ئێستا بە تۆچی آخر تۆ چ دەستێکت لە مەسلەکەدا نییە کەواتە با بڕۆن ملیان بشکێ دوایی چاک بەڕیشیان پێکەنین خۆ ئەگەر من لە باتی تۆ بوومایە وێڵمەکردن بەڕاستی چەندە خەجاڵەتن وێڵیان کە تەنانەت لەوانەیە لێشیان بدەین وەلێ ئێستا با پێ بکەنین ڕاستکۆلنییکۆ وەڵامی دایوتی ڕازەکەی لەگەڵ خۆشیدا کەوتە بیرکردنەوە ئابزانم بەیانی چیڵیت سیر لەوەدا بوو کە تا ئەو کاتە ڕاستکۆلنییکۆف تەنانە تەنیا جارێکیش بیری لەوە نەکرد بۆ کە کاتێک کە ڕاز و میخین تێبگا چۆن بیرەکاتەوە هەر بەدەم ئەو لێکدانەوەیە چاوی لە هاوڕێکەی بڕی هەواڵەکەی لەبارەی دیداری پۆرفیریەوە هێن سەرنجی ڕانەکێشە